جا خودای گەورەش لە شەڕ و ناخۆشی و نەهامەتی ئەو ڕۆژە پاراستنی و ڕووی گەش و شادومانی پێ بەخشین. وجزاهم بما صبروا جنة وحریرا لە پاداشتی خۆگری و ئارامگریاندا ئینجا ئەو کەسەی خودا بیەوێت و خۆشی هەوڵ بدات دەیخاتە ژێر سایەی ڕەحمەتی خۆیەوە و بۆ ستەمکارانیش سزای بەئێشی ئامادە کردووە.